لە ناوەوە دەرەوە ئەبینی لە دەرەوە ناوەوە ئەبینی وتیان ئەی پێغەمەری خوا صلی الله علیه وسلم ئەوە خوای گەورە بۆ کێ ئامادە کردوە فەرموویەت بۆ ئەوانەی ئامادە کردووە کەوا ئەلان الکەلامە وەطعم وەطعم الطعامە وصلوا بالليل والناس نيام بۆ کەسانی ئامادە کردوە کە قسەیان نەرمە ئێخۆ ئەتوانی برام قسەت نەرم کەی لەگەڵ عیباد اللهە ئەمووی ئەوانە وەکو تۆ ئینسانن قەت تۆ لەو مفەزەڵتر نی لای خوای گەورە قەت ئەوش لە تۆ مفەزەڵتر نییە هەمومان بەرامبەر محکەمە و دادگای خوا یەکین خوای گەورە فەرمێ هەمووتان ئەی ئینسانەکان هەر هەمووتان کە نەفسی واحدە لەگەڵ براکەتا سەد نەرم بێ لەگەڵ مەوالیەکان تا قسەد نەرم بێ ئەوی لە ژێر دەستە ئەوەی هاوسێتە ئەوەی هاوڕێتە خزمتە قسەد نەرم بێ ئەتوانی بەو قسە نەرمە کوردە لێ بە قسەی نەرم و خۆش مار لە کون تێریتە دەر ئەتوانی لەگەڵ برایەکی مسلمانتە غەڵەتێکشی کرد بە نەرمی لەگەڵی حەلی بکە باو جەنەتە لە دەست نەچێ بە جوێن و بە هاوار و گاڵەگاڵ حەل نابێ پێغەمەر صلی الله عليه وسلم وەک صحابا فەرمێ لەم یەکم صحابن یعنی قەت هاواری نەکردووە قەت گاڵەگاڵی نەکردووە